شەهرەزا گێڕایەوە، کوڕە پاشا وتی کابرای بازرگانی نامۆ بەو شارە هەر ئێوارە چووە ماڵی پیرەکوێرە و لە شوێنێکدا خۆی شاردەوە کە چاوی لە پیرەکوێرە و ژوورەکەی بوو بەڵام کەس چاوی لەم نەبوو ئەمجا هێندەی زانی کۆمەڵێک پیاو خراپ هاتن سلاویان کرد و دەستیان کردە باسی کاری ئەو ڕۆژەی خۆیان بازرگانی نامۆکە سەرنجی وردی دانیشتوانیدا چوار کەسەکەی تیا بوو کە فریویان دابوو شەڕیان پێفرۆشت بوو کە دەست کرا بە گفتوگۆکردن کابرای کڕیاری دارسەندەل وتی گەورم ئەمڕۆ لە بازاردا دارسەندەڵم لە بازرگانێکی نامۆ بە شارەکە کڕی پیرە کوێرە پرسی چۆن چۆنی دەست بڕوتی هەر زۆر هەرزان هەموو بارەکەم لێکڕیوە بە پڕدەبێک لە هەر شتێک کە خۆی هەڵی ببژێرێ پیرە کوێرەوتی جابە و خویە ئەو براوەیە و تۆ دۆڕابی دەست بڕوتی کوڕە نابێ پیاوی چاک بە دەستبڕ خەمی لێهات پیرە کوێرە وتی چێ ئەڵێ دەو کابرا بازرگانە ناڵێ پڕ دەبێت زێڕم ئەوێ دەستبڕ وتی هەر قازانجمە چونکە دار سندەڵەکە دوو هێندە زێڕەکە پیرە کوێرە کەمێ ڕامە ئەم جاوتی جا ئەگەر دار سندەڵەکان هێندەگران بووەوسا بەڵکو بیانوت پێ بگرێ و بڵێت پڕ دەبەکە کێچمەوێ نیوەی کێچەکان نێر و نیوەیان وێ ئەو دەمچیەکەی دەستبڕ بێدەنگ بوو لارکوێر کەوتە قسەکردنەوەتی ئەی پیرە پیتۆڵ من ئەمڕۆ بازرگانێکم بینی نامۆ و سادە بۆیە لە ناو بازارەکەدا یەخەم گرت و هێنام و بردم هاوارم کرد کاتی خۆیان پیاوە چاوێکی منی کوێر کردووە مسلمانی نەفریام بکەون بازرگانی داما و دوای قسە و باسێکی زۆر لەگەڵ ناوبژیواناندا ڕێکەوتن سبێنێ قەرەبووی چاوە کوێرەکەم بکاتەوە کۆمەڵە دوکاندارێک بوونە کەفیلی کە سبێنێ بێتەوە بازارەکە پیرە کوێرەوتی جا هەر تۆ دۆڕاوی بەخێر نەیتەوە لارکوێر وتی چۆن پیرە کوێرە وتی باشە لە بەرچاوی ئەو کابرانەی ناو بازار وتی بە سەرچاو قەرەبوو یەکەمەوە بەڵام بەو مەرجەی هەرێکێکمان چاوێکی دەربێنێ هەردوو چاوەکە کێشانەکەین گەر بەهێندە یەک بوون ئەوە من قەرەبووی هەردوو چاوەکەت بۆکەمەوە ئەو کاتە ئەو چاوێکی ئەمێنێتەوە بەڵام تۆ کوێر ئەبیە ئەو کاتە چیەکەی لار کوێر بێدەنگ بوو ئەمجا کابراکەی قماری لەگەڵ بازرگانەکە کردبوو پرسی ئەی توخوا پیرە ژیرە من پیرە ژیرە پرسی تۆ چگرەوێکت کردووە کابرای قمار بازوتی لەگەڵ کابراایەکی نامۆ داگرەوم کردووە کە ئەگەر ئاوی ئەو دەریایی بۆ خورایەوە هەموو سامان و دارایی خۆمی ئەدەمێ ئەگەریش بۆی نەخورایەوە ئەوە ئەبێت هەموو سامان و دارایی خۆی بداتە من پیرە کوێرە وتی بەخوا براکەم گەر زیرەک بێ ئەو لە تۆی ئەباتەوە قمار بازوتی چۆن ئەو ئەیباتەوە پیرە کوێرە وتی بیانوت پێگرێت وەڵێ ئەبێت تۆیش دەمی دەریاکەم بۆ بگریت و ئاوەکەی بکەی بەدەمەوە کابرا بێدەنگ بوو ئەوە بازرگانی نامۆش گوێی لە پیرە کوێرە و قسەکانیەتی ڕۆژی دوایی کابرای بازرگانی نامۆ شوێن کێشەکانی کەوت چووە لای کابرای قمارباز پێیوت بڕۆ با بچین ئاوی دەریاکەت بۆ بخۆمەوە فەرموو بازرگان و تێبێت دەمی دەریاکەم بۆ بگریت و ئاوەکەی بکەی بە دەمەوە قمار بازوتی جا ئەوە چۆن بم نەکرێت کە قمار باز بێدەنگوتی گرنگ نییە هەموو سامانەکەت لێناسەنم هزار دینار وەرە دەرەوە قمارباز پارەکەی دایە و سوپاسیشی کرد ئەمجا چووە بازارەکەی دی و لای دوکاندارەکانی کەفیلی کابرای لاکوێرە پەیدا بوو بازرگانی نامۆ لە بەرچاوی خەڵکەکەوتی فەرموو یەکی چایەکمان دەردێنین کێشانەیەکەین گەر هاوتا بوون ئەوە قەرەبووی هەردوو چاوەکەت بۆ کەمەوە لارکوێر بێ دەنگ دەستی بازرگانەی ماچ کردوتی بڕۆ گردنت ئازاد بێت خەڵکەکە بە دەم پێکەینەوە دەستخۆشیان لە بازرگانەکە کرد وردکراوی سوور و وەک دارچینی ئەهاڕێ کابرای کڕیاروتی براکەم ڕێکەوتون کە بۆ هەر دەبێک دار سندڵ دەبێک شتی ترت بۆ پێوانە بکەم جا ئارەزوەکەی سەر بەسەر زێڕت بۆ کێشم بازرگان وتی پەیمانەکەمان وابووە من ئەو شتاڵ بژێرم نەکتۆ کڕیاروتی ڕاز دەکەی بازرگان وتی کەوابوو بۆ هەر دەبێک سندڵ دەبێ کێچم ئەوێت نیوەیان نێر نیوەکەی تریان مێ کڕیار سەری داخستوتی بەخوا برا ئەوە دەست من ناکەوێت فەرم و بابڕۆین دار سندەڵەکەت لە مەغزندایە بدەمەوە ئەم جا بازرگان لەگەڵی داڕۆشت و سندەڵی بار کرد و هێنایەوە بازار دوایی بە نرخێکی باش فرۆشتیەوە و بە پەلە گەڕایە وڵاتی خۆی ئەمجا لە کوڕە پاشایان پرسی تۆ بە باوکت جێڕایەوە کەم ناڵێکی سێ ساڵانی زیرەکیش هەبووە کوڕە پاشا ڕووی لە باوکی کرد و سەری دانەواند و بۆ سندوبادی پەروەردەکاریشی بە هەمان شێوە ئەمجا وتی سەرتان نوێشێنم کابراایەکی فاڵچی شەرواڵپیز ئەبێ ئەبیستێ ژنێکی زۆر جوان لە شارێکی تر هەیە دیارێکی باش لەگەڵ خۆی بات و خۆی ئەگەێنێتە ماڵی ژنە چونکە ئەوە کاری ئەبێ بەرزە پێ لەبەری هەڵەسێت و بەخێری دێنێ کابرا کە دانیشێڵێ بەخوا خوالێت نەسەنێ ئەم کوڕت سادە و بێدەنگە ژنەش ئەڵێوا نییە زۆر زیرەک و قسەزانە دوای کەمێک سێ ساڵانە ئەگری ژنە پرسێ چیتە کوڕم مناڵاڵێت برنجی ناو مەنجەڵەکە هەڵگێڕ و وەرجێڕ بکە با نەسووتێت بە بنکی مەنجەڵەکەەوە دایکەکەی دێت و بە قسەیەەکە دوای کەمێک مناڵەکە ئەگری و دایکە لێی ئەپرسێتەوە سێ ساڵان ئەڵێ ڕۆنت تێنە کردووە بیرت نەچێ کابرای میوان تو ڕێبێت و ئەڵێت مێشکت بردین ئەمەندەمەگری مناڵەکەڵێ من جار یەکەم گریام سوودی هەبوو برنجەکە نەسووتە جاری دووەم گریام شتێک چوو بۆ چاومەوە بەهۆی فرمێسکەکانمەوە چاوم پاک بۆەوە بەڵام تۆ بۆ کارێک کاتویت زۆر بێسوودە تۆ پێت شەرم نییە لە شارێکی ترەوە ئەگەی تەماڵی ئێمە بۆ داوێن پیسی کابرای میوان زۆر شەرم لە خۆیەکە بێدەنگ لە ماڵەکە دێتە دەرە و ئەگەڕێتەوە بۆ ماڵی خۆیان تۆ بکات و دواتر هەتا ئەمرێ داوێن پیسی ناکە ئەم جا کوڕە پاشا دەست بە قسەکردنەکاتەوەڵێ بەڵام بەسەرهاتی پێ ساڵانە بەم شێوەیە بووە چوار هاواری ڕێککەون کە پێکەوە بازرگانی بکەن بۆیە بە هەر چواریان هزار دینار ئەکەنە دەزمایە و ئەڕۆن دوای ماوەیەک ئەگەنە ڕزوباخێک لا ئەدەن و تورەکە پارەکەی دەزمایەن لای ڕەزەوانی ڕەزەکە دانێن دوای هەندێک گەڕان گۆمە ئاوێک لە ناو ڕزەکەدا ئەبێت ئەچنە سەری یەکێکیان ئەڵێ ئەوە من جایی خۆشتنم پێەیە بۆچی نەچینە ئەم گۆمە خۆمان بشوین ئەوانیش ئەچنە گۆمەکە و دەست بە خۆشتنەکەن یەکێکیان ئەڵێ خۆزگە شانێکمان پێبوو یەکێکی دیڵێ زۆر ئاسانە ئەوە ژنەکەی لێمانەوە دیارە بڕۆ بڵێ شانەیەکم بدەرێ کابراش دێتە دەرەوە و خۆی پۆشتە کاتەوە و ئەچێتە لای ژنەی ڕەزەوان پێی ئەڵێ ئەو تورەکە پارێم بدەرەوە ژنە ئەڵێ نادەمێ تاکو هەر چوارتان ئامادە نەبن کابراش ئەڵێت ئاسانە بانیان کەو بپرسە بیدەمێ ژنەش بە دەنگی بەرز ئەڵێ بیدەمێ ئەوانیش هاوارەکەن بەڵێ بەڵێ بیدەرێ کابرا تورەکەکە وەرەگرێت و تێی ئەتەقێنێت وەڕوا شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو شەهرەزاد وتی کوڕە پاشا درێژەی بە قسەکانی دا بۆ باوکی وتی سێ هاوڕێکە درنگانێ چوونە لای باخەوان یەکێکیان پرسی ئەوە بۆچی شانەکەت نەدا بە هاوڕێکەمان ژنە ڕەزەوان وتی شانێکی سرد بتاشن داوای تورەکە پارەکەی کرد ئەمجا هەرسێکیان کێشیان بەسەری خۆیان داوتیان کچێ نابێ وتی بەخوا بوو بڕایەوە ئەی بانگم نەکردن و پرسم پێ نەکردن خۆتان وتان بیدەرێ ئەوان ژێخەی ژنان گرت و دایانە دەست پۆلیس ڕۆژی پرسینەوەی دادگا ژنە دەستە پاچە بوو نەیەزانی چی بکە کەوتە دەم و چاوڕینیەوەی خۆی کوڕێکی پێنج ساڵان چووە سەرڕێ و لێی پرسی خاتون ئەوە بۆچی ئەگری ژنە لی تووڕە بوو پاڵێکی پێوەنا بەڵام مناڵەکە بەزەی پیاداهاتە و دیسان لێ پرسیەوە ژنەوتی ئاخر تۆیەکی پێ ساڵان چی ئەزانی تاکو بۆت بجێڕمەوە ئەم جاوتی چوار پیا و بەناخێری گیانیان پارەیان دانا و چوونە باخکەوە تورەکە پارەیان پێبوو کە هزار دیناری زێڕیکا بوو لای مندایان ناوتیان هەر کەسێکمان داوای ئەم تورەکە پارەی کرد مەی دەرێت تاکو و سیانەکەی ترمان ڕازی نەبین منیش لێم وەرگتن دوای ئەوەی بە ڕزوباخکەدا تێرگەڕان ئەمجا هەر چواریان چوونە گۆمە ئاوەکە و لەو لا منەوە کەوتنە مەلەکردن دوای کەمێک یەکێکیان هاتە لاموتی تورەکە پارەکەم بدەرێ منی ژوتم نات دەمێ ئەی نەتانوت ئەبێت هەموو ڕازی بن ئەمجا ئەتان دەمەوە پیاوەش وتی جا ئەوە زۆر ئاسانە هێنامیە دەرەوە و هاواری کردە سیانەکەی ناو گۆمە ئاوەکە وتی پێی بڵێن بابمدا تێ سیانەکە شاواریان کرد بی دەرێ درەنگانێ سیانەکەی ترهات نەلام وتیان تورەکەکەمان بدەرێ با بڕۆین منی ژوتم ئەی خۆتان نەتانوت بی دەرێ منیش تورەکەکەم پێدا و ڕۆیشت ئێستا ئەم سیانەی تر سکاڵیان لەسەر تۆمار کردووم دادوەریش بە متمانەی دراوسەیەکمان منی ئازاد کردووە ئێستاش سێپیاوەکە هەر لای دادوەرن مناڵەکە ژووتی دە هەر ئێستا بگەڕێ و لای دادوەر و پێی بڵێ گەورم بیرم چوو ئەو بڵێم ئەم سیانە کاتی خۆی بە منیان وتبوو کە بەبێ ڕەزامەندی سیانەکەی ترمان نەبێت تورەکەکە مەدە بە چوارم ژنە باخەوان بە هەڵەداوان خۆی گەیاندەوە لای حاکم و قسەی مناڵە پێ ساڵانەکەی پێوت دادوەر لە سێ پیاوەکەی پرسی ئەم ژنە ڕاستەکە ئاخۆ وتوتانە بە ڕەزامەندی سێ شەریکەکەی تر تورەکەکە بدرێ بە چوارەم وتیان بەڵێ قوربان ئەم جاددا دوەر بەدەم گۆڕینی بڕیارەکەەوە پێیوتن کەواتە ئەم ژنە ئازا دەکرێت و ئەبێت بە هەردوو لامان بگەڕین بە شوێن هاواریە هەڵاتۆکەتاندا هەر لەوێدا ژنە بە دڵخۆشیەوە دێتە دەرەوە شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو بێدەنگ بوو لە خوا کە تەمەنی کوڕی پاشا درێژ بێت و بێ دەرد و بەڵا بێ بێ چاوێنی بێ کە هێندە زمان شیرین و زانا و قسەزانە ئەمجا پاشای باوکی بانگی کردە لای خۆی و سەری ماچ کرد کوڕەکەشی دەستی باوکی ماچ کرد ئەم جاوتی کوڕە شیرینەکەم دەرکەوت کە ئەم کەنیزەکە مەکرباز و فێڵباز بوو بەڕاستی مەکری ژنان بۆ خۆی مەترسیە بەڵام تۆ سەری خۆت ڕاستی بە سەرهاتی خۆتمان لەگەڵ ئەم کەنیزەکەدا پێ بڵێ کوڕەژوتی بەو خۆیان بابەجان منت ناردە باخکەی خۆمانەوە ئەم کەنیزەکە منی خست بۆ ژێر چاودێریەوە تاکو ڕۆژێکیان پێیوتم حەزم لێ کردووی حەزەکەم لەگەڵ تا ڕابێرم منیش لی تووڕەبووم وتم یەک جاری دیشتی وا بڵێ ئەوە بە باوکم ئەڵێم تا بتکوژێ ئیتر لێم هاربوو کردی بە هەرا و ئەوانی تری لێکۆ کردمەوە و حەیای بردم ئەوە بوو دەست پێشخەری کرد و هانای بۆ تۆ هێنا فریوی دایت و فەرمانی لە سێدارەدانی منت دەرکرد باوکەی پاشای ژووتی کوڕەکەم ئەوەی ڕۆیشت ڕوویدا و ڕۆیشت ئێستاش ئەوە کە نیزەکەکە و ئەی دەمە دەستخۆت ئەی کوژی بیکوژە بەندیەکەی بە ئارەزوی خۆت کوڕە پاشاوتی بابەجان ئەگەر بەدەست من بێ ئەوە وام پێ باشە ڕەوانی شارێکی تر بکرێ پاشایش هەر لەوێدا فەرمانیدا کەنیزەکەیان لە شار دەرکرد زمانێکی زۆر پێکەوە کوڕ و باوک ژیان تاک و مردن لەیەکی جیاکردنەوە شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو بێدەنگ بوو شەهرەزاد جێڕایەوە بازرگانێک هەبوو ناوی عمر بوو ئەم بازرگانە سێ کوڕی هەبوو سالم کوڕە گەورە بوو سەلیم ناوەنجی و جۆدر کوڕە بچووکی بوو عومەری بازرگان جۆدری لە هەموان زیاتر خۆشەویست براکانی تر بەغیلیان پێبرد و ڕقیان لێ ئەبەوە ساڵان ڕۆشت و سێ کوڕە گەورە بوون باوکەکەیان تەمەنی زۆر بوو نەخۆش کەوت ناردێ شوێن قازی و نووسەرەکانی دا و هەرچی سامانی بوو کردی بە چوار بەشی وەکو یەکەوە سێ بەش یەکسانی بەخشی بە سێ کوڕەکەی بەشی چوارەمی داژنەکەی زۆری پێنەچوو عمەری باوکیان مرد کوڕەکان هەریەکە و بەشی خۆی برد و جیابەوە بەڵام دوای ماوەیەک دوو براکەی تر سەریان کرد بە یەکدا و شکاتیان لە جۆدر کرد کە گوایە لە وەرگرتنی میراتەکەی باوکیاندا فێڵی لێکردوون دووبرا کەوتنە بەرتیلدان بۆ ئەوەی بڕیاری دادوەر بەلای خۆیاندا ڕابکێشن جۆدریش بە هەمان شێوە بەرتیلیدا بەڵام کێشەکەیان وەکو خۆی مایەوە دوای ماوەیەکی تر تێ هەڵچوونەوە دیسان هەریەکەیان بەرتیلێکی زۆریاندا بەڵام بێسوود بوو ئەمەندەیان سکاڵا لەسەر یەکنووسی و بەرتیلی زۆریاندا تاکو هەرسێکیان ئیفلاسیان کرد و هەژار کەوتن دووبرا نالەبارەکە چوونە سەردایکیان و چی سامان و پارە هەبوو لیان سند و دەریان کرد دایکەکە چاو بە فرمێسکە و دەم بن زای خراپەوە بۆ ئەو دوو کوڕی خۆی گەیاندە جۆدری کوڕی و دەردە دڵی لە دەستکردن جۆدر وتی دایە گیان منیش هەژار کەوتوم بەڵام تۆ خەمە سەر سرم و بەڵکو خوا بەهۆی ڕۆزی تۆوە ڕۆزی ئێمەش بەرەوبان بەرێ نانێکمان لەگەڵ بکە بە دوو کەرتەوە دایکە زۆری بۆ پاڕایەوە کە ڕۆزی بدات و تەمەنی جۆدری کوڕی درێژ بکە کوڕەژووتی دایە گیان بەهۆی سکاڵا و سکاڵاکاریەوە هەرسێکمان هەژار کەوتین ئێستاش سکاڵای تۆ نابەمە بەردەم دادگا دایەجان بیان دەدەستخوا و وازیان لێبێنە سیر بکە و دڵ بدە بەم شعرە چەند جوانە غەدریان لێکردی و هیچت بۆ نەکرا بیدە دەست کەسی ئاگای لەسرە زۆرداری نەزان مەگەر هەر یەزدان گڕی غەزەبی بکات بەسرە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەوی 6 شەهرەزاد وتی جۆدری کوڕە بچووک هەمیشە بەسەر دایکیدا ئەهات و دڵی ئەدایەوە تاکو و لای مایەوە و کوڕەکەوتە پەزێرایی کردنی دایکی لە ماڵەکەیدا ڕۆژانە تۆڕی ماسی گرتنەکەی ئەدا بەشانیدا و ڕووی لە دەریا و گۆم و ڕووبارەکانە کرد ناوی خی ئەهێنا و تۆڕی فرێدا جاری وا بوو ڕۆزی زۆر باش و جاری وایش بوو ڕۆزی کەمتر کە هاتەوە پارەکەی خستە دەست دایکی ئەویش نزای خێری بۆ کرد بەڵام دوو براکەی تری بەدزی براکەیان و ئەهاتن بۆ ماڵی برا بچووک بەسەر دایکیان داگریان ئەیانوت برسیمانە دایکیشیان زۆر بە بەزەی بوو چێشت و خواردنی پاژماوە ئەگەر بمایەتەوە بۆی گەرمەکردنەوە و بەدزی برابچووکەکەیانەوە بۆی دانان کە تێرە بوون دایکەکەیان ڕەوانەیە کردنەوەی وت خێرا بڕۆنە دەرەوە با برا بچووکەکەتان نەزانێت نیوەڕۆێکیان دایکی خواردنی بۆ دانابوون دووبراکە نانیانە خوارد جۆدر گەڕایەوە ماڵ کە دایکی جۆدری بینی هەستا و کاڵێ تەریق بۆوە سەری داخست دووبراکەشی بە هەمان شێوە ئەم جابرای بچووک زۆر بە گەرمی بەخێری هێنانوتی بەڕاستی چاکتان کرد هاتن بەڕاستی بیرمەکردن دووبراکەوتیان ئەوەی ڕاست بێ شەرمەزاری توین لە ڕوومان نەهات بین بۆلات دایکیان نزای خێری بۆیان کرد و بە تایبەتی بۆ جۆدری کوڕە بچووکی وتی بەڕاستی کوڕم سەلماندت کە لە هەردووکیان پیاوتر و بەخشن دەتریت یەک مانگی ڕەبق برای بچووک ئەچوە ڕاوماسی و دوانی وەڕۆیان ئەگەڕایە ماڵ دایکەکەیان ماڵی بۆ پاکەکردنەوە خواردنی بۆیان ئامادە کرد دوو کوڕەکەی تریش تاکو نیۆڕۆ خۆیان ونەکرد دواتر ئەهاتنەوە ڕۆژێکیان دوو جاران تۆڕی لە ئاوخست بەڵام بە چۆڵی دەری ئەهێنایەوە ئەم جا لە دڵی خۆی داوتی دیارە ئەم ئاوە ماسی تێدا نییە ئەم جا ڕۆیشت بۆ ئاوێکی دی تۆڕی چەند جارێک هەڵدایە ئاوەکەەوە بەڵام بێسوود بوو ئەو ڕۆژە تاکو و پاژنیۆڕۆیەکی درەنگ ئەم گۆم و ئەو کەنار دەریا ئەو ڕووباری کرد ماسیەک چییە نەیگرت بۆیە بە بێ ئومێدی و بە تورەکەی چۆڵە و گەڕایەوە و لە ڕێگا هەرخەمی ڕۆزی ڕۆژانەی دایک و دووبراکەی بوو لە ڕێگا لەبەر خۆی و ئەیوت سەیرە ئەڵەی ماسی لە دەریا و ئاودا نەماوە جا باشە چی بکەم شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو شەوی شەش سەد و هەشت. شەهرەزاد وتی جۆدر لە بازار نانەواخانەیەکی بینی خەڵکێکی زۆری لە دەورەوە بوو هەموو پارەی خۆیان بەدەستەوە بوو کابرای نانەوە کە جۆ دری بینی ناسیەوە وتی ئەگەر نانت ئەوێ ئەوە نان دەنان ببە جۆدر بێدەنگ بوو سەری داخست کابرای نانەوە وتی براکەم پارێشت پێ نییە گرنگ نییە سبێنێ کە چووی تەماسی گرتن بیست ماسیم بۆ بێنە جۆدر وتی بە چاوان لە دڵی خۆی داوتی تا سبێنێ خواخۆی ئەمێنێ و مڵکی نزای خێری بۆ نانەوا کرد و نان و پارەکەی لێوەرگرت حەوت ڕۆژی ڕەبق جۆدری ماسی گر ئەمە حاڵی بوو ماسی بۆ نەئەگیرا ئەچوە و لای نانەوە و نانەکانی ئەبردەوە ماڵ. هەشتەم ڕۆژ جۆدر تۆڕی ماسیەکەی دا بە شانی دا و ناوی خی هێنا و بەرە و گۆم و ڕووبار و دەریاکان بۆ بۆ ماسی گرتن زۆر دڵی تەنگ بوو بەخۆی وت بۆ نەچم بۆ گۆمی قارون بەڵکو و ڕۆزی من لەو گۆمەدا بێ ڕۆیشت تا گەیشتە گۆمی قارون لەوێ تۆڕی لە سەرشانی داگرت و ویستی فڕی بداتە ناو گۆمەکەوە ئەسب سوارێکی مەغریبی سلاوی لێکرد ئەم جاوتی کاک جۆدرچۆنی ئەویش بە شێوەیەکی جوان وەڵامی دایەوە سەیری کرد ئەم مەغریبە سەرزین ئەسپەکەی فەرشێکە بە زێڕۆزی و چنراوە ئەسپێکی تابڵی نایەب کابراوتی بە قوربان ئیشێکم پێتە بۆ مەکەی ماسیگەوتی بە چاوان ئەمجا لە ئەسپەکە دابەزی دەستی برد لە خورجەکەی بەردەمیدا لەسەر پشتی ئەسپەکەی تاڵێک قەیتانی درێژی دەرهێنا خورج تورەکێکی درێژی چنراوە دوو گیرفانی لەم لاو لاو هەیە شتی تێکرێ ئەم جا بە ماسی گریوت هەردوو دەستم لە دواوە قۆڵ بەس بکە کابرا سێرێکی مەغریبی کرد مەغریبی وتی تۆ پەیمانت پێدام بە قسەم بکەی جۆدر دەستەکانی لە پشتەوە بەستەوە ئەم جا عبدوسەلامتی براکەم فڕێم بدە ئەم گۆمە ئاوە ئەگەر دەستێکم لە ئاوەکە دەرهێنا ئەوە تۆڕەکەت هەڵبدە سرم ئەگەر قاچێکی منت بینی وازم لێبێنە ئەو ئەسپەم پێشکەشت بێ بیبە بۆ بازار و بیفرۆشە پیاوێکی جولەکەت لێدەتە پێش سەد دینارت ئەداتێ نرخی ئەم ئەسپە پێی بفرۆشە و بڕۆ بەڕێ خۆتەوە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو